کتێبخانەی شەپۆلی دەنجی یەکێتی نابینانی کوردستان هەولێر ڕۆمانی بێناسنامەکان نووسینی عزیز نەسین وەرجێڕانی حەمەکەریم عاعرف خوێندنەوەی سیا کارە دەنجەکان ڕۆژگار شادی چیڕۆک گێڕانەوەیە لە زۆربەی قاوشەکاندا یەکێک هەڵدەکەوت کە شەوانە چیڕۆکی بۆ بەندیەکان دەگێڕایەوە هەر کە دنیا تاریک دەبوو بەندیەکان شیویان دەخوارد لە بێکاریدا لە دەوری کاکی چیڕۆک بێژ خڕ دەبوونەوە بە گوێگرتن لە چیڕۆک و سەربردەی سەرگەرمکەر کاتی پڕخەم و خەفەتی زیندانیان فەرامۆش دەکرد چاکترین حیکایەت خوان و چیڕۆک بێژ دەچوونە قاوشی یەک. بەندیانی ئەم قاوشە بەزۆری پارەدار و دەوڵەمەند و ڕێک و پێک بوون. چاکتر ئەرکی چیڕۆکبێژیان دەکێشا. لە ڕووی خۆراک و جێگا و جگەرە و شتی دیەوە خافڵیان ناکرد. چیڕۆکبێژیش بۆ ئەوەی پتر خۆی خۆشەویست بکا و زیاتر سەرنجی بەندیەکان ڕابکێشێ و ئاڵودەیان بکا، زۆر بە تاسوقەوە چیڕۆکەکەی دەگێڕایەوە تا بەندیەکان شریتی عومری ڕابردوویان لە بیر بچێتەوە. یەکێک لەم چیڕۆکبێژانە لە ڕاستیدا حەشری دەکرد، بەندییە ئەبەدییەکانیش تا ئێستا وێنەی ئەویان نەدیبوو، دەیان بگرە هەزاران ڕۆمانی خوێندبۆوە و هەمووی ئەزبەر بوو، جا چ ڕۆمانگەلێکیش، بێنەوایان، ژنی نانەوا، ئاسنگەران، سێ پیاوی جەنگاوەر و هەتا دوایی. هەر چەند شەوێک یەکێک لەم ڕۆمانانەی بۆ بەندییەکان دەگێڕاوە. هەندێکیان دەیان جار و بگرە پتریش ئەم چیڕۆکانەیان خوێندبۆوە، یان لە چیڕۆکبێژانیان ژنەوتبوو، بۆیە حەزیان دەکرد شتێک لە عوسمانیش ببیەن. چیڕۆک گوتن تا نیوە شەو درێژەی دەکێشا. لە سەعات دوانزەی تەواودا چیڕۆکبێژ لە جێیەکی ناسکدا چیڕۆکەکەی دەبڕی و پاشماوەکەی بۆ سبەی شەو دەهێشتەوە. بەندیەکانی کە بە تەواوی مەست و خۆشحاڵ دەبوون، بە ڕەزامەندییەوە لە چەپڵەیان دەدا و دەچوونە ژێر جێگاوە و لێی ڕادەکشان. ئەم چیڕۆکبێژە یەک عەیبی هەبوو، چونکە لەسەر هیرۆین ڕاهاتبوو، هەر کە هیرۆینی لێ دەبڕا دەکەوتە وڕێنە، بۆیە بەندیەکان ناچار بوون تێوەیژەنن و لە خەوی هەستێنن. ڕۆژێ یەکێک لە بەندیەکان پێنج سەد لیرەی لێ گوم بوو. ئەم مەسەلەیە دەنگی دایەوە. گشت بەندیەکان قاوشی یەک پەست و نیگەران کرد. تاکو ئەو ڕۆژە شتی وا لە قاوشی یەکدا ڕووی نەدابوو. بەندیانی قاوشی یەک هەموو بەرچاو تێر و خانەدان بوون. دزیان بە گەورەترین و نەگریسترین خیانەت دەزانی. بەلای ئەوانەوە دزی ئابڕوومەند هەرگیز دزی لە دزانی دی ناکا. گشت بەندیەکان گومانیان لە کابرای چیڕۆک بێژ بوو چونکە ئەو بابایەکی تلیاک کێش بوو جگە لە پارەیەی کە بەندیەکان پێیان دەدا چ دەرامەتێکی دی نەبوو کابرای چیڕۆک بێژ کە بە مەیزانی گوتی برادران وەرن بم پشکنن بێشەرەف بن ئەگەر ئەمە نەکەن ڕگەن چەرمووی قاوشەکە لێفە و دووشەشی کابرای چیڕۆک بێژی هێناو لە ناوەندی ژوورەکەدا فڕیدا برادەران پارەکەیان لە نێو نوینەکانیاندا دۆزیەوە خۆشیان بە پاڵ کردە دەرەوە ئەو شەوە هەموو بەندیەکان بە نیگەرانی سەریان نایەوە جێی چیڕۆکبێژەکە دیار بوو دەبوا بە هەر نرخێک بووە چیڕۆکبێژێکی دی پەیدا بکەن.